لە ڕۆشنایی چاوم خۆش بووم کاتێک سۆزی دەنگم بیستی لە دەستوری عاشقلامدا و بە بێبینین خۆشم ویستی وتم دڵە سەرپشک بە خۆمم خستە بەختی تۆوە هەرچی خوێنی جستم هەیە پێشکەشی ئەگەر ویستی ئەوەی هەم بوو هەستێکی بەرز چەپکێ گوڵ بوو لێی خەمدایی لە پاداشتیا سۆزێک نەبێ هیچی ترم لێ نەبیستی بەڵام بەڵام داخم بۆ تۆ گوڵم کە لە جێگەی بیناییم بووی لە سەردەستی خۆما مردی و ناڵەیەکم لێ نەبیستی چەند گرانە تاریکی چاو نەدەتوانم لەگەڵ تا بم نە دەستیشم لە تۆ بەر بێ نە بۆم دەکرێ بژیم بێ تۆ نامیش قەشە تا سەر بێ خۆشەویستیت ئاگرێکە ڕۆحی مندا دەگرسێنێ نەتاوی ئازادم دەکاو نە کۆتاییش پێدەهێنێ ژیانە تا دەمێنێ ناوت برینێکی کولاوەیە یاسای دڵداری وایە کێ لە عەشقا براوەیە تا دەمێنم خۆشم دەوێی خۆشەویستیم بێ سنوورە بەڵام کە بڕیارێک نادەم توخوا گیانە لێم ببوورە توخوا گیانە لێم ببورە. ڕۆژگاری بەختم تاکەی هەروایە من و دڵداری سەرانسەر دنیا حاڵم دەزانێ کەس چارەی دەردی دڵم نازانێ کەس چارەی دەردی دڵم نازانێ.